ئەڵقەی بیست و حەوت. باسی گرتووخانە گەورەکانی هێتلەر تازە کەوتبووە ناوانەوە و کەم کەس لە ئەمریکاشتی لەبارەیانەوە دەزانی. یەکەم جار لە هەندێ وتاردا باسیان کرا کە، کۆرنیلیاس ڤاندەر بێڵت ی برادەرم نردبوونی بۆ ئەمریکا ئەم بە بیانوویەک خۆی گەیاندبووە ناوێکێک لەو گرتووخانانە و لەبارەی ئازاردانی گیراوەکان لەلایەن نازیەکان و نووسی بووی بەڵام چیرۆکانی ئەوەندە لە خەیاڵ و نزیک بوون کە کەم کەس باوەڕی پێیان دەکرد ڤاندەر بێڵت ژمارەیەک پۆستکارتی بۆ نردبووم کە هێتلەریان لە کاتی وتارداندا نیشان دەدا ڕوخساری بە شێوەیەکی ڕەزاق قورسانی کۆمیدی مایەی پێکەنین بوو. قسەی خۆمان بێ نەختێک لە خۆم دەچوو، بەڵام ئەو ڕەزاق قورس و ناقۆڵا بوو. سمێڵە چوارگۆشە ناقۆڵاکەی و قژە ڕەقەکەی کە هەمیشە تیسکێکی بناوچەوانی داهاتبووە خوارەوە و دەمە بچکۆلە مشکییەکەی هەموو پێکەنێنەر بوون. هێتلەرم وەکو شتێکی گرنگ نەهاتە بەرچاو. هەر پۆستکاردە لە هەڵوێستێکا دەریانخستبوو. لە یەکێکیانا چنگەکانی کە لە هی باڵندەیەکی دڕەندە دەچوون بۆ کۆمەڵێک خەڵک قژ کردبووەوە گوایە وتاری بۆ دەدان. لە یەکێکی تریانا دەستێکی هەڵبڕیبوو بۆ ئاسمان، ئەوی تری شۆڕ کردبووەوە وەکو یاریکەرێکی پینگ پۆنگ ببێ و بیەوێ کەپسە داگرێ. لە یەکێکی ترا وەکو بە خەیاڵ دۆمبڵسێکی بە دەستەوە گرتبێ هەردوو دەستی قژ کردبووەوە. سڵاو کردن بەو شێوە تایبەتیەی کە نیشانەی نازیەکان بوو ئارەزووی ئەوەی دەزایاندە دڵمەوە سینیەک پڕ قاپۆ قاچاخی پیسم پێ بوایە یەکسەر بمخستایە سەر دەستی کە ڕاست بەرەو پێش درێژی کردبوو لە دڵی خۆما وتم ئەم کابرایە هەبێ و نەبێ شێتە بەڵام کاتێک کە ئەنیشتاین و تۆماسمان بە زۆر لە ئەڵمانیا دەرکران سەر و سەکوتی هیتلەر ئیتر لەبەر چاوم تۆزقاڵە کۆمیدیەکەشی تێدا نەما و ئیتر لە ڕوخساری کونە پەپوویەکی نەحەز دەبێ لە هیچی تر نەدەچوو. ئەنیشتاینم یەکەم جار ساڵی نۆ سەد و بیست و شەش لە کالیفۆرنیا بینی، ئەوسا بۆ محازەرەدان هاتبوو ئەمریکا، بەلای منەوە زانیار و فەیلەسوف ناسکە پیاوی ڕۆمانتیکی و ساف و بێگەردن و سۆز و هەست و بیری خۆیان بە لایەکی تردا ڕاداوە. ئەم قسەیە پڕ بە پێستی شەخسیەتی ئەنیشتاین بوو، کە سەیری ڕوخساری دەکرد پاکیزەترین ئەڵمانی، ئەڵپیت دەهاتە بەرچاو، تا بڵێی دۆستانە و ڕەزاسووک و میهرەبان بوو، سەرەڕای ئەمەش لە ڕەفتارا زۆر لەسەرخۆ و نەرم و نیان. هەستم بەوە دەکرد کە دڵ و دەروونی بریتین لە دەریایەکی قووڵی سۆز و توانا. ڕۆشنبیرێ بێ هاوتاکەی هەر لەم سروشتەیەوە سەری هەڵدابوو. کارل لامڵناوێک تەلەفونی بۆ کردم کەوا پڕۆفیسۆر ئەنیشتاین حەزەکا چاوی پێت بکەوێ. موچڕکەیەکم بەلەشە هات. بەم جۆرە لای ئەو لاملناوە بۆ نیوەڕ ڕۆژە بانگ کراین و لەوێ یەکترمان بینی. پرۆفیسۆر خۆی و ژنەکەی و سکرتێرەکەی کە ناوی هێلین دیوکاس بوو و واڵتەر مایەری یاریدەدەری و من و کابرای خاوەن خوان، خاتوو ئنیشتاین بە ئینگلیزییەکی باش دەدوا ڕاستییەکەی لە پرۆفیسۆر خۆی زۆر باشتر بوو. ئافرەتێکی تێکسمڕاوی زیتەڵ و پڕ جموجۆڵ بوو. بە ئاشکرا. شانازی بەوە دەکرد کە ژنی ئەم پیاوە مەزنەیە و ئەمەی زیاتر دەیبردە دڵەوە. پاش نان خواردن، خاتوو ئەنیشتاین بردمیە لاو و بە گوێیدا چرپاندم. بۆچی پڕۆفیسۆر بۆ ماڵی خۆتان بانگ ناکەی؟ لەمەوە تێگەیشتم کە پڕۆفیسۆر ئارەزووی لەوەیە پێکەوە دوو بە دوو دانیشین و بە کامی دڵ بکەوینە قسە و باس، بۆیە شتەکەم هەروا بە ساکاری ڕێکخست و جگە لە دوو برادەری تر کەسم بانگ نەکرد. بەدەم نان خواردنەوە خاتوو ئەنیشتاین باسی ئەو بەیانییەی بۆ کردم کە پڕۆفیسۆر تیۆری نسبیەتی تێدا بینییەوە. دکتۆر وەکوو هەمیشە بە جلی نووستنەوە بۆ قاوەڵتی هاتە خوارەوە. بەڵام دەستی بۆ هیچ نەبرد. لە دڵی خۆما وتم ئەبێ شتێک هەبێ. بۆیە پرسیارم لێ کرد بۆچی وا بێکەیفی؟ وتی. چاوەکەم شتێکی سەیر لە مێشکمدا خەریکی مەینە. دوایی قاوەیەکی خواردەوە و چوو بۆ لای پیانۆکە و دەستی کرد بە پیانۆ لێیان. هەر ساتەناساتی هەڵوێستێکی ئەکرد و هەندێ شتی ئەنووسییەوە و دیسانەوە دەستی ئەکردەوە بە پیانۆ لێیان. پاش نەختێک ڕاوەستا و ڕووی کردە من. شتێکی زۆر سەیرم دۆزییەوە، شتێکی سەرسوڕهێنەر، زۆر زۆر. شتەکە چییە؟ تخوا ئەگەر پێمی نەڵێی. ناتوانم، ناتوانم خانم تێتی بگەیەنم. چۆنی؟ چۆن چۆنی تێتی بگەێنم هێشتا دەبێ کاری تێدا بکەم ئەبێ کاری تێدا بکەم دوای ئەوە تانی و سەعات هەر پیانوی لێدا و شتی نووسیەوە ئەجا یەکسەر بەرەو ژووری خوێندنەوەکە لە نهۆمی دووەم لەسەرەوە بوو ملینا داوای لێ کردم کەس بۆ لای نەچێت لەوێ نزیکەی دوو هەفتەمایەوە لەم دوو هەفتەیەدا هەموو ژەمێک خواردنم بۆ ئەنار دەسەرەوە ئێواران تەنها بۆ دەرکردنی سڕی لەشی، نەختێ پیاسەیەک کرد و دوایی ئەگەڕایەوە بۆ سەر کارەکەی. ڕۆژێکیان لە ناکاوێکە هاتە خوارەوە. ڕەنگی زەر هەڵگەڕابوو. ئەمەتا! ئەمەتا! ئینجا بە ئەسپایی دوو پەڕە کاغەزی نایە سەر مێزەکە. ئەمە بوو تێرو نیسبیەت. دکتۆر رینۆڵدز کە لەبەر ئەوەی دەستێکی لە فیزیادا هەبوو یەکێک بوو لەو دوو کەسەی ئەو ئێوارەیە بانگم کردبوون. لە کاتی نان خواردندا لێی پرسی ئایا هەرگیز کتێبی تاقیکردنەوە لەگەڵ ڕۆژگار دەنی خوێندۆتەوە؟ ئەنیشتاین سەرێکی ڕاوەشان کە نەیخوێندۆتەوە. پاشەوە رینۆڵدز لێی پرسی ئایا باوەڕت بە خێو هەیە؟ ئەنیشتاین وتی هەرگیز خێوم نەدیوە. بەڵام ئەگەر دوانزە کەسی تر بڵێن ئێمەش لەگەڵتدا هەمان شتمان لە هەمان کاتدا دیوە ئەو کاتە لەوانەیە باوەڕم پێی بێ. ئینجا بزەیەکی کرد. ئەو سەردەمە دیاردەی نەفسی و شتی ڕۆحی زۆر باو بوو هۆڵیۆدی بە تەواوی گرتبووەوە بە تایبەتی ماڵی ئەکتەرەکانی سینەما کە هەموو شەوێک شتی سەیر لەم بابەتەی لێدەکرا و ئەڵقەی خەواندنی مەغناتیزی و شتی تری وەکۆ مێی تێدا دەبەسترا. هەرگیز خۆم لەم جۆرە ئەڵقە و کۆڕانەند نەگەیان بەڵام فانی برایس کە کۆمیدیستێکی بەناوبانگی ئەو سەردەمە بوو سوێندی خوارد کە لە یەکێک لەو دانیشتنانەدا بە چاوی خۆی مێزێکی بینیوە کە لە جێگەی خۆی بەرز بووەتەوە دوایی نیشتۆتەوە لە پرۆفیسۆرم پرسی ئایا هەرگیز لە یەکێک لەو جۆرە کۆڕانەدا بەشداری کردووە بە تەوسێکەوە زەردەخەنەیەکی کرد و سەری ڕاوەشان ئەوەشم لێی پرسی ئایا تیۆری نسبیەت لەگەڵ بیروڕاکانی نیوتندا دژ بە یەک نین؟ وتی بە پێچەوانەوە، تیۆری نسبیەت درێژە پێدانی بیروڕاکانی نیوتنە. لە کاتی نان خواردندا بە خاتوو ئەنیشتاینم وت کە دوای کردنەوەی ئەم فیلمەی ئێستام نیازی سەفەرێکی ئەڵمانیام هەیە. کەوابێ کە هاتیتە بەرلین ئەبێ سەرێکمان هەر لێ بدەی جێوڕیەکی ئەوەندە گەورەمان نییە و ئەگەر چی پرۆفیسیۆر زیاتر لە یەک ملیۆن دۆلاری لە ژێر دەستیدایە کە لەلایەن دەزگای ڕۆکفلەرەوە بۆ کاری زانیاری تەرخان کراوە بەڵام دەست ڕۆشتوو نییە و هەرگیز دەست لەم پارەیە نادات. پاشان کە چووم بۆ بەرلین سەرم لێیاندا. ئەپارتمانێکی بچووکی ساکاریان هەبوو کە بریتی بوو لە ژوورێکی دانیشتن و ژوورێکی نانخواردن کە بە مافووری کۆن و فەرسوودە ڕاخرابوو، باشترین پارچەی ناوماڵ کە لە ماڵەکەیاندا بهاتایەتە بەرچاو ئەو پیانۆ ڕەشە بوو کە لەسەری تێبینییە سەرەتاییە مێژوویەکانی تیۆرییەکەی گەڵاڵە کردبوو. دوایی هەمیشە بیرم لەوە دەکردەوە دەبێ ئەو پیانۆیە چی بەسەر هاتبێ. لەوانەیە لە ئامۆژگای سیمفۆنیا یان مۆزەی میترۆپۆلیتان بێ، لەوانەشە نازییەکان لە جیاتی سووتەمەنی سووتاندبێتیان و خۆیان پێ گەرم کردبێتەوە. کە ڕژبگیر و هەڵپاچ و داپاچی نازییەکان گەیشتە ئەڵمانیا، ئەنشتاین خۆی و ژنەکەی پەنایان هێنایە بەر وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا. خاتوو ئەنشتاین چیرۆکێکی خۆشی لەبارەی ئەنشتاین و پارەوە بۆ گێڕامەوە. زانکۆی پرینستن داوای لێ کرد کە کاری لەگەڵا بکا و لێی پرسی، مەرجەکانی بۆ ئیشکردن چین؟ پرۆفسیۆر مووچەیەکی ئەوەندە کەمی داوا کرد کە لێپرسراوانی زانکۆکە بە سەرسوڕمانەوە بۆیان نووسیەوە و کە ئەمە بەشی ژیانی لە وڵاتە یەکگرتووەکان ناکا، بۆیە هەر نەبێ سێ بەقەدەر ئەو پارەیان پێشنیار کردبوو. ساڵی هەزار و نۆ سەد و سی و حەوت کە دووبارە هاتنەوە بۆ کالیفۆرنیا، هەردووکیان پێکەوە سەردانیان کردم. ئەنێشتاین زۆر بە سۆزەوە دەستی کردە ملم و پارەم لەگەڵ خۆما هێناوە. ئەم ئێوارەیە پاش شێ و ئاهەنگێکی بەعشت بۆ دەگێڕین. ئێوارە خۆی و هەر سێ کابرا پێکەوە ئاوازێکی مۆزارتیان لێیدا، لەگەڵ ئەوەشدا خۆ داچەماندنەوەکانی زۆر وەستایانە نەبوون و تەکنیکەکەی نەختێ ناشیانە بوو، بەڵام زۆر بە سۆزەوە لێی دەدا و لەگەڵ ئاوازەکەدا چاوی لێکدەنا و دەهەژا. سیانەکەی تر کە ئەوەندە لە بەشداریکردنی پڕۆفیسۆر خۆشحاڵ نەبوون، بە نەرمییەکەوە داوایان لێکرد نەختێ بحەسێتەوە. ئەوان پێکەوە ئاوازێک لێ بدەن. پڕۆفیسۆر ملی بۆ پێشنیازەکەی ئەوان دا و هات دانیشت، بەڵام پاش ئەوەی چەند ئاوازێکیان لێ دا، سەرێکی نا بە بن گوێم و وتی، کەی جارێکی تر بچمەوە و هەندێکی تر لێ دەمەوە. کە سێ کابراکە ڕۆیشتن، خاتوو ئەنشتاین نەختێ بە تووڕەییەوە وتی. گوێ مەیەرێ، لە هەر سێکیان چاکتر لێت دا. ئێزنیشتاینی فیلمدەرهێنی ڕووسی لەگەڵ تاقمەکەیدا هاتن بۆ هۆڵیود. لەوانە گریکۆر ئەلیکساندرۆڤ و کوڕێکی گەنجی ئینگلیزم لەبیرە کە ناوی ئایڤۆر مۆنتاگ بوو، برادەری ئێزنشتاین بوو. چەند جارێ پێکەوە دانیشتین و قسە و باسی ئەم دنیایەمان کرد. ئەوەی لە بیرم بێ لە تەنسدا یاریکەرێکی زۆر خراپ بوون بە تایبەتی ئەلیکساندرۆڤ. بڕیار وابوو ئێزنشتاین فیلمێک بۆ شەریکەی پارامۆنت دەربکا ئەو بە ناوی، ئەو دە ڕۆژەی کە جیهانی هەژاند و بۆ تەمکینەوە هاتبوو. پارامۆنت بە خەیاڵی ئەو دوو شاکارەوە داینابوو قازانجێکی باشی لێ بکا، ئەویش بناغەی شتێکی باشی دانا کە چیرۆکەکەی باسی ڕۆژانی دێرینی کالیفۆرنیای دەکرد. شتەکە هیچ پروپاگەندەی تێدا نەبوو، بەڵام چونکە ئێزنشتاین خەڵکی ڕووسیا بوو، پارامۆنت ترسی نیشتە دڵ و شتەکە دوایی هیچی لێ شین نەبوو. فیلمە بەناوبانگەکەی ئێزنشتاین واتە ئیڤانی تۆقێنەر کە دوای جەنگی جیهانی دووهەم بینیم، شاپۆپەی گشت فیلمە مێژوویەکان بوو، لە ڕوانگەی شاعیرێکەوە بۆ مێژوو چووبوو، ئەمەش بۆچوونێکی یەکجار نایابە، کە دەبینم تەنانەت ڕووداوەکانی ئەم دواییەش چەند بە شێواوی دەردەخرێت، ئیتر مێژوو بەو شێوەیەی کە پێی نووسراوەتەوە هەر گومانم لە سەر دڵ کەڵەکە دەکا. لە کاتێکا بۆچوونی شاعیرانە تەنها باسی شتی گشتیی ماوەکە دەکا و ئەوەندە ڕاستی و بابەت بابەتەی کە لە کاری هونەریدا هەیە لە کتێبەکانی مێژوودا هەر ئاسەواریشیان نییە. لە نیویۆرک برادەرێک باسی فیلمێکی کرد کە لەگەڵ وێنەدا دەنگیش دەردەخا وای چاوەڕوان دەکرد ئەمە لە دنیای سینەمادا شۆڕشێک بەرپا بکە لە سەرەتادا ئەم قسەیە بایەخێکی ئەوتۆی لە دڵمدا نەبوو تا ئەو کاتەی برایان وارنەر یەکەم فیلمی دەنگداداری خۆیان دەرکرد فیلمەکە باسی کچۆڵەیەکی جوانی دەکرد نازانم ئەکتەرەکەی چێ بوو کە خەمێکی قوڵی هەیە و چاوە گەورە جوانەکانی ئەوەندە بە ڕوونی ئاوێنەی ئەو خەمەن تەنانەت شەکسپیریش بەو زمانە پاراوەی خۆی ناتوانێ بەو جۆرە دەریان ببڕێ. لەناکاو دەنگ و غەڵ بە غەڵ پەیدا بوو. چونکە یەکەم جارم بوو لە پێشا بە سەرسوڕمانەوە سەیری چواردەوری خۆم کرد. دواییک چۆڵە جوانەکە دەستی کرد بە قسە کردن. شوو بە گریگۆری هەر دەکەم. ئەگەر بزانم بەمە دەبێ واز لە شازادەییش بهێنم. ئەمە زۆر شتێکی ناخۆش بوو چونکە تا ئەو کاتەی ئێمە شازادەمان زۆر خۆشەویست. هەتا فلمەکە کاری دەکرد قسەکان خۆشتر دەبوون بەڵام نەک بەقەدەر سەیری دەنگەکە دەنگی هەموو شتەکان زۆر بە سەیر دەهاتە بەر گوێ لەبەرئەوە تەنانەت دەنگی کردنەوە و پێوەدانی دەرگاشم بە شێوەیەکی سەیر و نائاسایی دەهاتە بەر گوێ. لە پێشا لە بارەی ڕێخستن و کۆنترۆلی دەنگەوە هیچیان نەدەزانی هیچ شتێک وەکو خۆی دەنگی نەدەدایەوە بۆیە ئەو ڕۆژە کە لە شانۆکە دەرچووم دڵی خۆم داوتم ئەم تڕەکەڵیشەیە قەت سەر ناگرێ بەڵام مانگێک لەوە و دوا شەریکەیەک فیلمێکی دەنگداری خستە نمایش هەر ئەوەندەی پێنەچوو هەرچی شانۆ و جێگەی شانۆ هەیە کەوت نەهەڵ و تەقەلای فیلمی دەنگدار بەمە فیلمی بێدەنگ کەوتە لەنگە فرتێوی مەرگ و گیانەڵە لەگەڵ هەموو ئەمەدا من لە دڵی خۆما بڕیارم دا هەر لەسەر فیلمی بێدەنگ بڕۆم چونکە لەو باوەڕەدا بووم کە هەموو بابەتێکی کۆمیدی بازاری خۆی هەیە جگە لەمە من هەر خۆم پانتۆمای میست بووم و لەم بوارەدا دەستێکی باڵام هەبوو بێ فیزەتوانم بڵێم وەستا بووم بۆیە دەستم لە دەرکردنی فیلمی چراکانی شارەکە هەڵنەگر سەرچاوەیەم فیلمە چیرۆکی کابراایەکی لۆتیە کە لە سێرکدا هەردوو چاوی چۆر دەبێ کچێکی بچکۆلەی دەردەژوێی دەمار گرژی دەبێ و لە نەخۆشخانە دکتۆر پێی دەڵێ نابێ کچەکەت بەوە بزانێ کە نابینای تا نەخۆشیەکەی چاک دەبێتەوە هێزێکی ئەوتۆی دێتەوە بەر کە توانای ئەوەی هەبێت ئەم کۆسە بدا بەشانە پەلە کوتکێکردن و ساتمدانی کابرا کچە دێنێتە پێکەنین لەلایەکی ترەوە چەند ساڵ بوو وێنەیەکم لە مێشکا بوو دەگەڕام لە چیرۆکێکدا بیگونجێنم تا لە دوایدا کامیۆنەیەم لە مێشکدامەیی بە فکری دووەمی چراکانی شارەکە دوو ئەندامی یانە، کە خاوەنەکەی دەوڵەمەندێکە، خەریکن باسی ئەوە دەکەن کە هۆشی مرۆڤ هەمیشە لە جێی خۆی نییە و پیاو هەمیشە لەسەر هۆش نییە، بڕیار دەدەن بۆ تاقیکردنەوە و ساغکردنەوەی ئەم مەبەستە کابرایەکی کڵۆڵی ئاوارە بەکار بێنن کە نەختێک لەو لایەنەوە لە قەراغی پردێک لە شیرینە خەودایە. بێ ئەوەی لە خەوەڵسێ کابرا هەڵدەگرن و دەیبەن بۆ ماڵی خۆیان کە نیمچە بەهەشتێکە بۆ خۆی و لەوێ خواردن و خواردنەوە و ئافرەت و گۆرانی و ئاهەنگی بۆ ساز دەکەن کابرا بە جۆرێک سەرخۆشە بێ کە یاگە لە خۆی نامێنێ ئینجا هەڵی دەگرن و ڕاست دەیبەنەوە ئەو جێگایەی کە لی نووسوە لەوێ کابرا پاش ماوەیەک دێتەوە سەرخۆی و سیرێکی چواردەوری خۆیەکاو لە دڵی خۆیان وا ئەزانێ خەوی بینیوە چیرۆکی ملیۆنەکەی چراکانی شارەکە کە بە سەرخۆشی دەبێتە برادەر لەگەڵ کابرای ئاوارەدا و کە دێتەوە سەر خۆی پشتی لێ دەکا، لەم فیکرەیەوە ئاڵێنجراوە. تا ئەڵقەی داهاتوو بە خواتانە سپێرین.